چۆن پێغەمەر کردویەتی عليه الصلاة والسلام نابێ لابین لە شکڵ و شێوازەکەی و لە زمانەکەی و لە مەکانەکەی و لە قەدر و لە جنس و لە سەبەکەیە ئەم کەناتە ئێستاس یەکەم زۆر گرنگە بۆ ئینسانی مسلمان دووری ئەخاتەوە لە هەموو جۆرە بدعەیەک لە هەموو جۆرە داهێنانێک لە ناو دینەکەیدا کوا شتێک ئەنجام ئەدەن کە خوا ئیزنی نەداوە ئاوها بکرێ کەواتە تۆی مسلمان زۆر گرنگە لەسەرت لە محەممەد ڕسول وڵا تێبگەی یعنی محەممەد ڕسوولی خوایە ئەو چۆن عیباەتی بۆ من هێنا منیش ئاوها ئەنجامی ئەدەم واتە پێویستە لەسەر بپرسی ئەو نوێژە پێغەمەر چۆن کردوێتی عليه سڵات وسلام بگەڕێتەوە بۆ لای حەدیثەکانی پێغەمەر سەلات نەک بەم شێوەی کە لە دایک و باوکەوە بۆمان ماوەتەوە یان بە بەرچاوی خۆتەوە بینی خەڵک چۆن یەکە هەروەها زەکات و هەروەها ڕۆژ و هەروەها حەج و هەروەها هەموو عیباداتەکانت ئەوەی ئەمڕۆ کە لە حەدیز بیهێنیتە دەرەوە بە خەڵکی ڕابگەێنی لەبەر ئەوەی خەڵکی لەسەر حەدیز ناڕوە هەر عاداتی کۆن و دای و باوە و باپیرانە لەگەڵ پێی ئەڵەی حەدیز وایە پێی سەیرە ئەڵێ چۆن وایە ئەوە ساڵەهای ساڵە ئاوها ئەکرێ ئەمە بۆ نەبووە ئێمە بەس پرسیار لەو خەڵکاکەین ئەڵێن تۆ بۆ خۆت چوت ئەو عیباەتە بخوێنیتەوە لە حەدیثی پێغەمەری خواسە لە الله عليه وآله وسلم بزانی چۆن ئەنجامی داوە پێغەمەری خوا عليه سەلات وسلام ئەی فەرموو بە سەحابەکانی صلوا كما رأيتموني أصلي چۆن من نوێژەکەم ئێوەش ئاوا بیکەن ئەو سەحابە بەڕێزانە سەیریان ئەکرد لەحظە بە لەحظە بزان چۆن دەست بەرز دەکاتەوە چی ئەخوێنێ چی ئەڵێ چۆنە تێ بۆ ڕکوع چۆنە تێ بۆ سجود تحیاتی چۆن خوێندووە حتا عبدوڵای کوڕی مەسعود دەڵێ چۆن قورآانی سێرەکردین ئەوەش تحیاتی سێرەکردین ئەم ڕۆشتە لە زۆربەی مسلمانان دوو پرسەرزام ئەو تحیاتت وەک عبدوڵای کوڕی مەسعود وایە کە لە بخاری ڕیوات کراوە ئەبێ ڕۆژێک هاتوویتە بەردەمی صحیحی بخاری بڵێ عەبدوڵای کوڕی مەسعود ڕزای خوای لێبێ کە تحیاتی فێری ئێمە کردووە لە پێغەمەری وەرگتووە صلی الله عليه وسلم ئایا تحیاتەکەی منی ژۆک ئەو وایە هەموو بەشەکانی تری نوێش هەموو بەشەکانی تری عیبادەت لەبەروا بێ ئاگادار بی کەلیمەی بیدعە یەعنی داهێنان لە دینە شتێک کە لە پێشدا نەبوو بێ لە شەر ئاشتێکە کە لە دین داهێنرا بێ بەبێ دەلیل هیچ بەڵگەیەکت نییە پێڵی کوا بەڵگەکەت ئەڵەوەڵە هەروامان بیستووە هەروا کراوە ساڵەهای ساڵە هەروە هاتووە ئەوە بەڵگە نییە وە فەرمێ لە شەرعی خی تعالا علەمانە فەرمونون تعریفی بداوەیە شتێک لە دین داهێنرابێ بەڵام دەلیل و بەڵگەت بە دەستەوە نییە ئەمانش بەڕاستی عقوبەکەیان زۆر گەورەیە باسمان کرد لە دەستی ڕابردوو تراوتمان یەک لە گەورەترین عقوبەتەکانی ئەوەیە بێ بەشە بی لە ئاوی کەوسەر ئەو ئاوە نانۆشی حتا خی تعالا ئەسووتێنێ لە جەهنم بەقەدەر ئەو بدعانەی کە کردوتە ئینجا دەردەهێنێتەوە ئەگەر بیدعەکەت بیدعەیەکی وا نەبێت کە کافریشت بکات چکە بیدعە لەسەر دوو بەشە بیدعەیە کافر دەکا بیدعەیە کافرت ناکا بەس لە گوناحت هەڵەکێشێ لە بەرامبەر بەوەی ئاخوای تعالی نایڵێت تۆ لاوی کەوسەر خۆی تۆ لە مەدانی مەحشە لەبەرەوە زۆر وریابن لەمایان ئەڵێن بەشەکانی داهێنان لە دینە بدعکردن چەند جۆرێکی هەیە یەک لە عاداتە ئەڵێن ئیبتیدا ئەگەر تەماشای کەین داهێنان لە دینا شتێکە طبعا لە عادات لە ناو ژیانی خۆمان شتێکی ترە ئەوەی کە لە عادات بێ لە تەقالید بێ ئەوەی کە با بڵێن پەیوەست بە دنیاوە بێ بەس پەیوەست بە بەڕێوەبردننی دنیا بێ مەقصدمان ئەوەیە وەکو داهێنانی شتە نوێەکان لە سیارە و لە تیارە و لە پاپۆڕ و ئەم شتانەمان مەبەز نیە ئاگادار بنها چکە زۆر کە زیە پانی ئەوایە ئەڵێ دەی مادام وایە بە کەوت چیز نان مەخۆ دەی بە کەر بچۆ بۆ سعودیە بۆ بۆ حیجاز بۆ حەجکردن بە کەروبار بڕۆ هەر وەکو زمانی زوو بکە ئەو هاو پێڵێ ئەمە غەڵەتام قسەیە شەرع ڕێگەی لێ نەگرتووی تۆ بڕۆی چی بکەی لە دین دابێ لە دنیا دابێنی لە دنیا بڕۆ بۆ خۆت وەکو چەند جارمان باس کردو ئومەت ئێمە ناتوانێت دەرزیەک دروستکە دەرزی بەس حاضرە لە دینەکەی دابێنێ داهێنان لە دینم بۆ کە کە حەرامە بەس ناتوانێت لەو دنیاە داهێنانێکم بۆ بکە دەوەرە بە هەموو کۆ ببینەوە بە کارگەیەکی دەرزی دروستکردن دروست بکەین نەبێ لە سینەوە بەمان بێت نێدین چین حتی شتەکانمانە لە چینەوە هات خۆمان ناتوانین ئەو خەڵکە بە ئێستا لەسەری واجب نەبووە بە ڕۆژی جەژن یا دوو ڕۆژ یا ڕۆژێ پێش جەژن هەر یەکەی بۆ هەر یەک لە ئەندامی سەر خێزانەکەی دو کیلۆنی و برنجێنێ یاخود هەر لێک لەو خواردانی کە قوتن کاکشێن بۆ ئینسانی پێبژی نیسکە و نۆکە و ساوەرە و فاسۆلیا هەرچی شتێک لەو بابەتانەیە ئێستا خواردنی غالیبی ئەو شار و وڵاتەمان برنجە دو کیلۆنی بۆ هەر سەرێک دابنیان چوار مژۆک و باسمان کرد ئەو کاتە دەری ئەەکەیت و ئەیهێنی لە ڕۆژی تایبەتی ڕۆژی جەژنا دەفعەکەی هەی بە ماڵە سەقیت ئەمەیە سنت هەی بدع مخالفەی ئەوە بکەیت بدع مخالفەی سنتە جا تۆڵێ وڵا نەم بیستووە وڵا نەبووە وڵا ئەمن ئەوهامان نەبین ئەوە ئەوە ئەوە بەڕاستی مقصیرەتی خۆمانە نەهاتین تەماشای حەدیثکەین لە بڕۆن تەماشای حەدیثکەن بزان تایەتیان نە ئەوە بدعی زەکات ئەوە بدعی ڕۆژی جەژن بدعەکان شارەزا بزان نەهاتوە بە هیچ شێوەیەک لە حەدیثی پێغەمەر صلی الله عليه وسلم بڵێ کە هاتی بۆ ڕۆژی جەژن یەکێک با قورآن بخوێنێ ئاەت ئاەت کە لێ بۆ هەمووی بڵێ الله وەکبەر الله وەکبەر دەوەرە هەموو حەدیث بێنە بزانم شتیوا بینی زارە پێغەمە شتی وای کردو سەل الله عليه وسلم ئێمە ئەم جەژنە لێرە دانیشی انشاءله دێکاکە دوای نێژی بەیانی نوێژمان کرد بڕۆنەوە بە ماڵەوە سنتەکان ئەمەیە بڕۆن زەکاتی فطرەکەتان جێبەجێ بکەن دوایی وەرنەوە هەر کەس دابنیشێ هەر کەس بۆ خۆی دەنگ بەرکاتەوە بە الله ئەکبەر نەک هەر لێرەش بەڵکو کە لە ماڵ هاتە دەرەوە ئایا کاتی اللە اکبر کەیە علەما فەرمون هەر شەوی جەژن داهات بکە هەندێکیشان دەڵێن کە هاتی بۆ نوێژی جەژن بکە ئەوە دوو بۆ چوون ئەرکانی چام بکەی واسع ان شاء الله المهم دەنگ بەرز دەکەیتەوە یەکێک لە شتەکان ئەوەیە دەبێ بە زیکرەکە دەنگ بەرز بکەیتەوە ئەوڕۆ پێی عیبە دانیشە لە نامزگۆ لەبەر خۆی الله اکبر الله بەس بۆ گۆرانی ئازایە دۆرەکەشی بۆ لێ باوەڵێ بۆشی هەڵپەڕێ ئەو عقلی تەواو نییە بەس یعنی پێغەمەر ئێستا لە دنیا بێ بۆ خۆی وا کاسە لە ڵاز بێت تۆ بۆ پێغەمەرە بڵی شێت والعیاذ بالله پاشان نهاتۆ دابنیشە دەی بیلا الوەر عەشەرێک ما بۆ بخەنێ بس لە دواتەوە الله ئەکبەر الله ئەکبەرەکەین ئەوە نەبووە بڕۆن بۆ خۆتان بخوێنەوە تەحەدا هەر یەکێکەکەم یەک شتم ئەوە بۆ بێنێ ئەی مامۆسام هەموو مەلایەوە هەموو ڕیشتیەوە هەموو چیە والله هەمووی لەبەرتی جبەکەی خۆیانیان دەرێناوە ئەگەر واش نییە بڕۆن تحقیق بکەن بەس یەک خوێنەوارم بۆ بێنێ بڵێ شتێکی وا بوو لە زمانی پێغەمەر و سەحابەیە سەلام ئەی چی بکەین کەواتە لە پێشە باس سونەتەکە باسکەین ئەڵێن لە جێژنی ڕەمەزان فەرقی هەیە لەگەڵ جێژنی قوربان لە جێژنی ڕەمەزان وەکووتمان هەر لە ئەوەی کە زانیت شەوی جەژنە ئەمە وەک وتمان هەندێک گەڵێ لە دوای مەغری بۆ دەستێکە حتاکەی هەتا ئەو کاتەی مامۆسا لە نوێش دەستەکە بە نوێژی جەژن تەواوی تر کۆتایەکی هات لە دوای نوێش نەما ئەڵا وەکبەر بە دەنگی بەرزکردن لەو ڕۆژەیە لە جەژنی ڕەمەزان کۆتایەکی هات هەندێکگەڵە نە لەو کاتەی کە دەیتە دەرەوە بۆ ماڵ بۆ نوێژی جەژن دانیشی بەس نوێژی جەژی لە کیۆکەین ها ئەوەش یەکی دیکەیە لە چی لەو سونەتانەی کە شارراوەتەوە دەڵێ دەبێ بڕۆنە دەشتێک ئامەی ئەو خەڵکە هەمووی لەوێ کری ببینێ ئامەی ئەو خەڵکە هەمووی دانیشتن تەنانەت ژنان لە دوای پیاوانەوە تەنانەت ئەو ژنەی لە عادەتا بێ ئەبێ بێتە دەرەوە پێغەمەر ئەمری کرد سەڵڵات ئەبێ ئەو ڕۆژە ڕۆژی جەژنی مسلمانانە هەمووی بڕاتەوە دەشتە هەمووی لەوێ الله وەک بەرکە ئێستا واکرێ نەوەڵای ئێستاوا ناکرێت دێنە مزگەوت دەر کەس لە مزگەوتی خۆی باش بزانە ئەگەر ئەلەوێ نەما چی ڕوایە ئێمە لە مزگەوت دەڕۆینەوە دوایی بە پەلەپەل خەرەنانەکەم خۆی سەمیوانێ دێت تەق تەق تەق کاگە دەشن تا پیرۆز ژن سەری ڕووتا پانتۆڵی لە پیاە میکیاجی کرد مشکیلەن یەکاکە بڕۆن تەوقە لەگەڵا بکەن جەژنە پیرۆزە ڕۆژی جەژنە کاکە ڕەمەزانەکەت هەمووی دانێ ها ئەو خەڵگەشی لێ بەسەری براکەم ئەمە یەکێکە لە بدعەکان لەبەرەوەی لە دەشت تا خەڵک هەمووی کۆ نابێتەوە یەکتری ببێنێ و یەکتری کە من تۆم بینی ئیتر چ ئێستاکە بێمەوە بۆ ماڵ و دیسانەوە بێمەوە بۆ ماڵەکە ئەو ڕۆشنەی بەیانیان مەوجود یا مەوجود نییە کۆمەڵ کۆمەڵ دەستە دەستە خەڵکی لە دەرگاکانەدەن ئەوانی سکرێتێکگە دەستەکە تا پیرۆ دەستەکە نقڵی گەڵێکن و سکرێتێک گەڵێکن و نازانم شیناتێک ئیتر خۆیکا بە ماڵ مارێ لە ماڵێ ئافرەت دێتە دەرەوە خۆی گۆڕیەوە بەو پەڕی تەواو فەنتازی بڕز نەزەری خۆتی لێ بکە وایە وانە هەمووی وایە بە زۆری و یاوانە واقعەکەم ڕواایە ئەم بیدعانا بێت تۆ شارەزابی نەیکەی ئەوانە هەمووی بدعی جەژنن وەک وتمان بدع لە دنیاە ئەو شتێکی مباحە بۆ خۆت شت دروستکە دنیا دروستکە بۆ خۆت شتدا بێنە بەڵام مەشروع بێ شتی مەشروع کە مخالفەی شەرعنەکە بەڵام لە دینە حرامە بە هیچ شێوەیەک لە خۆتەوە بەردێک نیتە سەر بەردێک لە دینە نابێت تۆ بەز ئەوەندەت لەسەرۆرە سەر ئەو شەقامە ڕاستەی دین بڕۆ ئەو سیڕاتە مستەقیمە بەبێ دەلیل حەرامە ئینجا شێوازەکەشی وەک پێغەمەر بێ صلی الله علیه وسلم ئەو چۆنی کردو تو ئاها بیکرد ئەو بدعانەی لە دینا ڕوئێن ئەبێتە بدعی کە لە دڵە اعتقادی واتە اعتقادی شتێکت هەبێ بە پێچەوانەی ئەوەی خوا پێغەمەری خواستم پێی ڕاگەیاندی وەکو چی بۆ نمونە خی تعالە باسی خۆی کردووە لە من دەستم هەیە ها یەد اللهی فوق ئایدیهم ئەوە نمونەیەک نمونەکان زۆر زۆرن ئایا دەستی خوا چۆنە مجموعەیەک هاتن لە مبتدعەکان لە بدعەچیەکان وتیان دەستی وەکو دەستی ئەمە وایە ئەو حرامە صحابە وای نەوت پێغەمە فڵسم وای بە صحابە نەوت فەرمی دەستێ نازانین چۆن و سەواڵ ناش بێ بڵێ دەستی نییە جەماعات دەگات نەبا بە دەستی نیە بۆی تۆ شتێک نێتە خەیاڵت هەر نیەتی ئەخواڵێ هەیەتی نەیوتۆیە دوڵڵە یەدوڵڵا یەعنی چی؟ دەستی خوا بەس نازانین چۆنە دەستی خوا تاو ئەڵی نازانم ئەزانم دەست بە معنای دەستە بەس نازانم دەستی خوا چۆن ئەوە یاعتیقادی پێغەمەر بوو سەڵاو کۆمەڵێگاتن وتیان دەستی وەکو ئێمە وایە کۆمەڵێگاتن وتیان نەبا بە هەر دەستی نییە ئەو مەخسەدی قدرەتە قدرەتی هەیە باشە بۆ نەیوت قدرەت وڵی فەوق قدرەتی بۆ وای نەوت ئاەتەکە ها ئەگەر بە بەز لە یەک قدرەت وایە بابیتە قدرەت وڵی فەوق قدرەتی خوای تەعالا نازانێ ئێمە چیەکەین ئێمە خۆمان ئیشی خۆمانەکەین ئەگەر بزانێ کەواتە ئێمە بۆچێ عمل بکەین بۆ نێژوو ڕۆژوو بۆ خۆمان لە حرامەکان بپار مادەم خوا لە ئەزەلا لەسەر ئێمەی نووسیوە بەهشتی بین و جەهنەمی بین ئیتر مێ بۆ ئیش و کار بکەین بۆ خۆمان لە خراپە دوورخین و چاکە بکەین ئەو خۆمان نایە دەست قەدەر هاتونکیان کەواتە خوا نازانێ نەخێر خوا نازانێ ئێمە چیەکەین ئێمە خۆمان ئیشی خۆمانەکەین ئەمە ینی زیفا لە خوا بکەن والعیاذ بالله وەکو ئەمەی کە تۆ بەو شێوەیە خوا نەپەرستی کە پێغەمەر پێی وتی صلی الله عليه وسلم داهێنانی عیبادەتێک ئێستا ئەو هەموو قبرەی کە خەڵگە چێتە سەری بەحیاتان نەتان بێ پێغەمە سڵاتم لە حەدیسا ببینن چوبێتە سەر قبرێک و داوای لە قبرێکی کرد بێوای نەبووە بەڵکو با پێتان بڵێن بۆ معلوماتتان زۆربەی ئەو قبرانە بەڵکو زۆربەی زۆری ئەو قبرانەی کاڵێ لەمە هی عەلیە هی حەسەنە هی فلان پێغەمبەرە هی ئەوەیە درۆیە ها درۆیە شتی وا نیە زۆربەی پێغەمبەران قەبریان دیار نیە هەر دیار نیە سەحابەکان ئللا وی لە بەقیع دیارە خەڵک هاتن دینیان کرد بەچی بە قەبر پەرست داوای لێ بکە و هانای بۆ بەرە و یان زیادە و نقصان لە عیباەتێک زیادە و نوقسان لە عیبادەتێک تۆ نوێژی نیۆڕۆ چوارە وڵا کاکە با بیکەین بەسیان نابێ وڵا بای بیکەین بە پێنج ڕکات نابێ ئەو هەمووی داهێنانە لە دینە دەستکاری مەکە ڕەواتی بەکانت چەندێکە ئەوەندە ئەکەی ڕاتیبەی پێش بەیانی دوور کاتت هەیە ئەو دوور کاتە پێغەمەرە فەرمی عليه سڵات وسلام هەر کەسێ بیکە لە هەستی دنیا و مافیها خێری زیاترە لای خۆی تعاالە دوور کاتە سنەتەکەی پێش بەیانی زەلامێک هەستێ بە کەیفی خۆی بڵێ وەڵا کاکە من یەکەم بە شەش ڕکعات با خێرم زیاتر بگات نابێ دوود ئەڵێ ڕکعەتا الفجر خير من الدنيا وما فيها شت زیاد مەکە لە دینا کەمیشی مەکەرەوە بەڵا ڕەمەزان نیوەی بگرین کاکە با نیوەکەی تری نەگرین نابێت هەبێ وەکو خۆی کامل با حەز نەکەین بۆ عرفە هەر لە مینا و مزدەلەفێ بین و ساڵ نابێت یان تەخصیصی وەختێک بۆ عیبادەت کە تۆ لە شەرعا بۆت تەخصیص و تایبەتمەند نەکراوە بڵێ من هەموو ڕۆژێ لە سعات دوان لە سعات دوانزەی مثلەن نیوەڕۆ یا لە سعات دوانزەی شەو یا لە سعات چوار هەموو کاتێ لەو کاتێ ئەو عیبادەتاکەم نوێ دەڵێن کوا دەلیل لەسەرەوەی کە تۆ لەو کاتەیا بێ بیکەیت ئەوەی کە کاتی بۆ دانراوە و کاتی نوێژەکان دانراوە کاتی ڕۆژی ڕەمەزان دانراوە کاتی فلانشدا لە خۆتەوە عیباەتێک تەرخان مەکە بە کاتێکەوە لە لای خۆتەوە داد نابێت ئەو احتیفالاتانەی کاکرێ ئەو یادی مولودی پێغەمەرە صلی الله عليه وسلم ئەو یادکردنەوەی بەدرە ئەو یادکردنەوەی فلاشتە ئەو یادکردنەوەی ئیسرامی عراج ئەو یادکردنەوەی ئەوە وەرە بزانم پێغەمەر صلی الله عليه وسلم چی کردو ئای وای کردووە نەیوتەوە عیبادەیە تۆ گۆشت مەخۆ با چی نەکەی با بڵێن لە خوا نزیک بیتەوە یا زۆر شتی تر بۆ نمونە سۆفی و دەرێشەکان هاتن جلی صوفیان بۆیە پێوتراوە صوفی خۆی نسبەتی ئەوان بۆ صوفە یعنی خوری هاتون جلی نەرمونیانیان لە خۆیان حرام کرد زبر و تاڵ و ترشیان لە خۆیان کرد وڵا بە نعومەتی دنیا وەرنەگرین کێ بە تۆی دوا لە خۆتکە کوا لە دیناشتی وایە تۆ غەڵەتت کرد پێغەمبەر فەرمی صلی الله علیه و سلم بۆ صحابانی کەوان و بۆ صحابەی کەوتی من ژنە فەرمووی ژن هێنان لە سنەتی من ئەوەی حەز لە سنەتی من نەکە لەسەر سنەتی من نییە هەمووتان نەزانانی پێغەمبەر صلی الله علیه و سلم کە وفاتی کرد نۆ خێزانی بەجێهێشت لە هەموو کەسێکیش لە خواترس بووە بەس بەبێ عزر تۆت بەجێ بێڵی و تەرکی کەیت و وەڵا وا باشترێکە نەخێر غڵەتت کەس وا باشتر نییە بەڵکو دوا بڕاوە بی بەڵکو تۆ گەر ژنێنی مناڵت نابێت لە دوای خۆت ئەمەلەکەت هەمووی ڕاوەستێ ئەگەر لە زیەتی مناڵ نەبوونەوە یعنی مناڵت ئەگەر هەبێ ئەو مناڵک کە بە تەخوا و بە ئیمان بوو هەر نێژ و عیباەتێ بکە بۆ خۆشیە نووسێ بۆ تۆژە نووسێ ئەی دایک و باوڵ بۆ ئەو ئەو خێرە لە کیس خۆدەی زوڕێتەکەت هەتا ڕۆژی قیامەت یەک لەوانە بیدعی ڕەفڵ ڕەفڵ چییە ڕافیڵە ڕافیڵە کێن ئەو ئێران و مالیکی جەماعەتی هەمووی ئەمانە پێوترە پێیان مەڵێن شیعە شیعە یعنی خۆشەویست و دۆست و یار من بەس پرسیار لێەکە بەوانە خۆشەویست و دۆستی یاری علی کوڕەبی طالبن نەوەله دژمنی وڵا بەدەستی خۆیان کاتی خۆی کوشتیان و حسێنیشیان کوشت و ئەو ئومەتیان قڕکرد دوایش بیریان کردە وڵا کاکە با لە خۆمان بین ئەوە تا تا ئێستا لە خۆیان هێن ڕزگاریان نابێ هەر لە خۆیان هێن ئەڵێن حەقیەوەی غڵەتی کە کردومان ئەو بدعەیە لە کەلیمەی کە لە ڕفەوە هاتووە ڕفەز یعنی ڕفەزکردن بت وتایە ئەبوبەکر و عمر ئەی ڕزیکە نامانەوێ جا ئەوانە هەمویان وان ئێستا کیان هەیە لە ئێران و لە توران و لە فلان جێگا کە هەبێ پێی بڵێ ئەبوبەکر و عمر بزان یەکیان نای ئەبوبەکرە یەک شیعە بۆ جۆزەر نای ئەبوبەکر یەک یەکێکم بۆ جۆزەرەوە نای عمر بێ یەکێکم بۆ جۆزەر نای عوسمان بێ هەیە یەکێکم بۆ جۆزەرەوە لە ئافرەتەکانیان ناوی عیسە بێ یەکێکم بۆ جۆزەرەوە ئەبەد نایبینی ئەمانە ڕافیزەن یعنی ڕەفزی سەحاباکەن ئەڵێن بە لەعنەت بن ئەمانە کافرن لە پێش هەمویان و لەعنەتی ئەبو بەکر عومەرەکە لەگەڵ هەردوو کتێکە کە حەفزە و عایشەکە خێزانی پێغەمبەر بسلو ئەڵێن خوایە لەعنەت بکەی لە دوو بتەکەی قوڕیش و لە هەردوو کتەکەیان کە کێیە ئەبو بەکر و عومەر و حەفزە و عایشە ئەوە کوفرە ئەوە هەمووی کافرە بن پێ هەمووی لەبەرەوە هیچ گومانت نەبێ بە من مامۆستا کافرن ئەوان ئەرێ والله ئەوەشی گومانی لە کافر بوونیان هەبێ کافرە بێ بابزانی گومانت نەبێ لە کافر بوونیان ئەوە نازانی اعتقادیان چۆن ئەمانە ئەمانە سەرەتانی ئەومەتەن پیسایەتی ئەومەتەن پاگوونەوەیان نیە بە کوشتن نەبێوانە مەگەر خوا هیدایەتی لە هەزاران یەکی تیان با بگەڕێتەوە ئەوش مستحیل نیە لای خوای تعالی بەڵام لە خوێنیانایە لە خوێنیان بڕۆ سە ساڵ قسەی بۆ بکە بەلایەوە ئەو ناخوا تۆ حەڵاڵی ماڵت خوێنت سەروەتت سامانت باشترین بەڵگە یەک مزگەوت یالی سونەم لە تاران بۆ بدۆزەرەوە یەک مزگەوتم بۆ بدۆزەرەوەی ئەلیستون یەک مزگەوت لە 2023 تا ئێستا لە ژیانێکاژ یەک ئالیسونە با سەربەرکاتەوە ئەتوانن ئەی بۆ گەر ئەهلی سونە هەستێ و پارتە پارتیان کاوەڵا و دنیا کاول بوو بەزەوان دنیا کاولکەن کاول ئەو مشکیلە نییە عقیدەکانیان دەڵێن ئەو قورآانە تەواو نییە ئەبوو بەکر و عمە خیانەتیان عوسمان خیانەتی لەو قورآانە کردووە سوورەتیان دروست کردووە لە قورآان بەناوی سوورەتی ولایەڵێ وجعلنا عليا وليا خۆیان دروستیان کردووە یعنی ئەوان هەمووی بەلەعنە دەکەن هەمووی ئەڵێن دایان پیس بوو ئەڵێ لە بەقەڕەیە کە هاتووە وتێتی نەڵە یامرکم ئەن تەزبح و بەقەرە ئەم باسمان کرد لەو ڕۆژانەیە بەس بە هەمووتان بیبیستن سورەتی بەقەرە بە ناوی بەقەرەوە ناون دراوە ئەو بەقەرەی ئەو مانگایی کە لە بەنی ئیسرائیل ئەمریان پێکراستەری ببڕن بیێن بە بەشێکی بەند بە مردوەکەی کە کابرای درازا مامەکەی خۆی کوشتبوو دوای وتبووی چێ کوشتێتی خۆی لێ وێڵ کردبوو ئەو بوو چوو بەلای پێغەمبەر موسی ئەمری کرد کەوا عەلەیهی سەڵات وسەلام لە مانگایەک بکوژن مانگاکە دوایی چیان لێکردەوە با باسی نەکەی پارچەیەکیان لە مردۆکەیا و زیندوو بۆ وتی برازاکەی خۆ منی کوشتووە ئەو بۆی کە میراتەکەی زوو بەرێ بەڵام دوای دەرکەوت کاوە کوشتێت بەخوا پێغەمەر لە ژیانە بە یەکە بە یەکانی من لێ کردەوە ئێستا چەندێک لەو کەسانە هەن چەندێک لەو کەسانە هەن چەندێک لەو جۆرە عقیدە بۆگەنە ئێستا عەزیان بەدەستەوەی و ماڵیان بەدەستەوەی ها ئەوە تا خۆتان نەبینی بەچوی خۆتان نەبین ئەمانە ڕۆژێ لە ڕۆژان نەهاتون لەگەڵ کافریش بە جەنگ بێن ئللا لەگەڵ مسلمان و لەگەڵ سەحاب دژمنترین دژمنی سەرسەختیان سەحابێ خوا لە ناویان بەرێ باشە ئالی سنەیە کافر بڕۆ تاریخ بخوێنەرە بزانە ئەم ڕافیضانە ڕۆژە لە ڕۆژان لەگەڵ کافر جیهادیان کردووە شەڕیان کردووە گەورەترین دژمن لەلایەن سەلاحەدین ئەیوبیە چکە سەلاحەدین ئەوی دەوڵەتەکەی ئەوانی لە میسر تەخت و تاراستێکە ئێستەش ئەڵێن ئەڵێن بە هیچ شێوەیەک دەبڕۆ بە حەقی کورد با لە ئێرە بزانمە یا لە حیاتە ئەیا ڕقی لە تۆیە تۆ ئالی سنەی ئیتر هەندێک لە کەسان هاتون لەو لاو لەلا خۆیان کردو بەشی ئەو هاوارەکەن بە شیعاتی بە شیعاتی عقلی خۆیان تێگاوە ئەو لیاگەر بەڵام زۆربەی زۆری کورد بۆ خۆی الحەمدللا وەکو ئیدعا دەکات تر خوا خۆی زانانی ئیدعاکەی دروستیانە خۆی و دینەکەی خۆی دەڵێ من هەلی سنم ئەوان ڕکان لە ئێمێ بەڵام کاتێک کە تۆ قورآن دەخوێنیتەوە بەو هەناسەیە و بەو دەمە و بەو یعنی لەفزەکەت کە کاتێک لەفزەکەت دێتە دەرەوە لەفزی تۆ ئەمە ئەم لێ و دەم و شتت مەخلوقە و گومانی تیانە سەوتەکەی تۆ مەخلوقە بەس ئەاصلی قورآانی خۆیت على مەخلوق نییە اینجا لێرە علەمایان کەوت نەچی ئایا بڵێن لەفزەکەمان مەخلوق و قورآان خۆی مەخلوق نییە ئەوانە وتان ئەم شتانش هەر باز مەکەن خۆتانی لێمێن ئەڵێ قورآان کەلامی خوای و لە خۆی هاتوو بۆ خۆی گەڕێتەوە هاتن بۆ نوێژی جەژن و شێوازی نوێژەکە و ئەو بابەتانی کە خەڵک بەم جۆرەی دەی بابڕێەوە ئەوە بدعەیە دەبێت لەسەر سونەت وەری بگری کە هاتی بۆ مزگەوت هەر کەس لە شوێنی خۆی الله وەکبەر الله وەکبەرەکە الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد چەند جۆرە الله أكبر گاتوە لە سنەیە سلمان وای وتوە ابن عباس وای وتوە عبدوای کوڕی مسعود وای وتوە هەر یەک بە شێوازی خۆی وەری بگرە و بڵێنەوە دەنگ بەرزکەرەوە ئەو زیکرە جەماعیانی کە ئەکرێ لە مزگەوتا هەمووی بە یەک دەنگ ئەڵێ لا اله الا الله لە دوای عەسران و لە دوای عیشایان و ئەو بابەتانە علەماڵێ و بدعەیە پێغەمبەر و صحابە ئەوهیان نەکردووە ئەوانە یەکێک بڵێ ئەو تا لە بخاری ابن عباس ئەڵێ ڕفعکردنی سەوت بەرزکردنی سەوت بە ذیکر لە زمانی پێغەمبەر بڵێن ڕاستە بەس وەرە تەماشای فتح الباری کە ابن حجر الله امام شافعی نەوەوی ئەگەڕێتەوە لێ ئەڵێ فەرموویەتی ئیمام و مەموم هەمویان ئەبێ زیکرەکان زیکری دوای نوێژەکان ئەڵێن ئەبێ ئیخفای بکەن بیشارنەوە بۆ خۆ هەرکەس بۆ خۆ إلا ئەگەر بێت و پێویست بە فێربوون بکە ئەویش دەبێ ئەو کاتە هەمووی بیڵێ هەمووی هەمووی دەنگ بەرزکاتەوە صحابە هەمووی دەنگی بەرزەکردەوە زیکرەکانی دوای نوێژ ئەمڕۆ هەمووی دەنگ بەرزەکاتەوە یەک بەس کەسێک بانوێژەکەیە چەند کەلیماتێک بە دەنگی بەرز ئەڵێ و تەوا ئەوەیە مەسەلەکە هیچی تر نییە ئەجینا لە زمانی پێغەمبەر صلی الله دەنگ بەرزکردنەوە ئەوە نەبووە هەمووی وتەتی سبحان الله سبحان الله سبحان الحمد لله الحمد لله الحمد لله الله اکبر الله بە دەنگی بەرز هەتا فێر بوون ابن عباس ئەڵێ ئەوە لە کاتی خۆی وابوو یعنی تا فێر بوون ئیمامی شافعی ئەڵێ کە فێر بوون دوایە کەس بۆ خۆی وت فاتە دەنگ بەرزکردن بە هەندێ زیکر بیدعەیە بە هەندێ زیکر سنەتە وەکو لە بیک اللهم لە بیکی بۆ حەج ڕۆیشتن و بۆ عمرە ڕۆیشتن دەبێت دەبێت دەنگی بەرز بیڵێ الله ئەکبەری جەژنەکان الله ئەکبەری بان قامەتکردن ئەمە هەمووی بە دەنگی بەرز دەکرێت بەزەوەی کە لە دوای نوێژەکانە بۆ خۆت هەرکەس بەدە ئەفکاری سەباح و مەسا لەو شوێنەی دەنگ بەرز دەکرێتەوە نایکەی گەوەرن کاک ئێستا نوێژی جەژن یەت انشاءالله لەو مزگەوتەیە هەمومان با دەنگ بەرزکەینەوە حتا ئیمام یەت نوێژەکەکە بەس یەکەس دەنگ بە سستی نەیڵێ ڕجاتان لەکەم ئەوە سنت بەزام لە ڕۆژات چۆنتان نبین بزر الله أكبر الله أكبر لەبەر دەنگی خۆیەوە شەرمەکە دەنگ بەرزکاتەوە کە ئەوە لێرە تاکیدی لێکراوەتەوە